بەشی دووەم. من لەگەڵ زۆر لەو کەسانەدا کە مامۆستایان ناسیوە یان هیچ نەبێت چەند جارێک دیویانە قسەم کردووە ئەگەر لەو لایەنی حەز بەخۆ دەرخستنە چاو بپۆشین کە لە قسەکانیاندا بەدی دەکرێ هیچی وا نامێنێتەوە دەربارەی مامۆسا لە هەر کەسێک شتم پرسیوە باسی خۆی کردووە تەنانەت ئافرەتە نەناسەکەش پتر باسی خۆی کردووە نەکشیانی مامۆستا تەنها شتێک بمێنێتەوە ئەوەیە کە پەیوەندی مامۆستا لەگەڵ هەموو ئەمانەدا چ ئەوانی کە قوتابی بوون و چ ئەوانش کە بەر لە هەر هۆیەک لە هۆکان لە کۆڕ و کۆبوونەوە تایبەتیەکان و میواندارەکاندا لەگەڵی دابوونەتە دۆست و ئاشنا لەگەڵیدا هەڵساون و دانیشتون پەیوەندیەکی پاک و بێگرد بووە تەنها و ئافرەتە نەناسی لێ دەربچێت گەر کەسێک هەبێ شتێک بزانێت تەنها ئەوە بەڵام مامۆسا مرۆڤێکی کەم دوو نهێنی پۆش بوو و بە دەگمەن خۆی ناساندووە ڕەنگە ئەوەی ئافرەتە نەناسەکەش دەربارەی ئەو دەیگێڕێتەوە تەنها خەیاڵاتی خۆی بێت بە شێوەیەکی گشتی ئەوەی لەمانەوە بە چنگم هێنا ئەوەیە کە مامۆستاماکان مرۆڤێکی پڕنهێنی بووە زۆربەی کات ڕووگرژ بووە کەمتر گاڵتەوگەپی کردووە لەگەڵ ئاشناکانیدا بە تایبەتی لەگەڵ ئافرەتان و قوتابەکانیان ڕێک و ڕاست دواوە و گوێی نەداوەتە ئەوەی کەسانی دی قسەکانیان پێخۆش دەبیان نا هەرگیزیش قسەی کەسێکی لای کەسانی تر نەوتۆتەوە جا ئیدی ئەو قسەیە باش بووە یا خراپ قایلیش نەبوو لە بەردەمی داباسی کەسێکی دی بکرێ کەم دوو بوو و گەر قسەکانێکی لە چامستەیەک تێپەڕی بێت ئەوە زیاتر دەربارەی کارەکانی خۆی بووە نەک دەربارەی کاروبارە ڕۆتینەکانی ژیانی ڕۆژانە کەس ناتوانێت بڵێ کە هاوڕێی گیانی بە گیانی مامۆستا بووە مامۆستا هەمووشوی کەسی نەکردووە و کەمتریش چووە بۆ میوانی و دەرگای ماڵەکەشی هەمیشە لەسەر پشت بووە هەرگیز بۆ نانی نیوەڕۆ ئێواران کەسی داوت ناکرد بەڵام ئەوەندەی لە توانایدا بووبێ خزمەتی میوانەکانی ئەکرد. گەورەترین نیگارکێش ئێران لەو سەد ساڵەی دواییدا لە چل و چوار ساڵیدا گیانی سپارد و بیست ساڵی تەواو خەڵکانێک کە لەو ڕۆژگارەدا پایەیەکیان هەبوو و ناسیویانە و ڕێزیان لێ گرتووە. لەو ڕۆژگارەدا گەلێ لە پیاوماقووڵ و خانەدانەکانی تاران شانازییان بەوەوە کردووە کە تابلۆیەکی ئەویان بە دیواری ماڵەکەیاندا هەڵواسیوە. یان هیچ نەبێت تابلۆی یەکێک لە قوتابیەکانی کە تێیدا ویستویەتی کارێکی مامۆستا نەقڵکات لەگەڵ ئەوەشدا کەس ئەوی بەتاوەتی نەناسیوە و کەس نەچۆتە نێو ژیانی تایبەتی مامۆستاوە ئەم مرۆڤێکی ئارام و هێور بوو و ڕێی بە کەس نەداوە پێی بە گەنجینەی دڵی بەرێت کونج و کەلەبەرەکانی ڕۆحی مەکۆی دەرد و کەسەر بوون و هەرگیز حەزی نەکردووە خەڵکی بزانن چ ئازارێک کێنگڵی پێدات هەمیشە ویستویەتی خۆشحاڵ و کامەران خۆی پیشان بدا و کەس نەیدەزانی لە قوڵایی ناخی ئەم پیاوە چ شتێک هەیە چ ئاشووبێک لە جۆش و خرۆشیدایە ڕۆژێکیان بە یەکێک لە قوتابیەکانی خۆی وتووە کە ویستویەتی خۆی لێبەرێتە پێشەوە ئەو مەملەکەتە بەدبەختە کە من مامۆستایم لە شاری کوێراندا یەک چاو پاشایە لەگەڵ ئەمانەشا هەموو ئەوانەی کە بلەوپایەکیان هەبووە بۆ تێرکردنی هەستی خۆپەرستی لە ناخیاندا هەوڵیان داوە لەگەڵیدا ببنە ئاشنا تەنانەت شای پێشوش نەیتوانی بە چاوێکی کەمەوە سەیری بکا و لە سەتای فەرمانڕەوایەتیدا کە هێشتا دڵڕاکێشانی خەڵکی بەلای خۆیدا بە شتێکی زیادا نازانی ڕۆژێکیان چوو بۆ بینا نوێەکەی قوتابخانەکەی مامۆستا و لەوێ چاوی پێکەوت وەختێ ویستی سواری ماشێنەکەی بێت بە قامچیەکەی دەستی دووسێ جارکێشایی بە چەکمەکەی ڕاستی خۆی داوتی لە کوێ خوێندویەتی؟ قوربان لە فەرەنسا بووە، پاشان ماوەیەکیشی لە ئیتالیا بەسەر بردووە. شا گەڕایەوە تا خۆی لەگەڵ مامۆستادا قسە بکا، کە سەرنجی دا سەیری کرد مامۆستا لەو سەری هۆڵەکە وەستاوە و دەوێت جگەرەیەک دابگیرسێنێت، بەمە دڵی بریندار بوو، ڕووی وەرگێڕا و بە ئەڵسەڵتەنەی وت، دیارە لە فەرەنسا بووە. ئەژینا ئەوەنە بێ ئەدەب نەهەبوو ڕیش سپیان سەرزەنشتی مامۆستایان کرد و دنیا دیدەکان زۆریان لێکرد کە بچێت و لەبەردەم ماشێنەکەی شادا خۆی بەسەر پیدا بدا و داوای لێبوردنی لێ بکات مامۆستا سەرەتا زۆر شێتگیر بوو تونجگەرەکەی فڕێدا چەند پلەیەک لە پلیکانەکان هاتە خوارەوە بەڵام زۆر لەسەرخۆ شاسواری ماشینەکەی بۆ ڕۆیشت ئەم ڕووداوە بووە هۆی ئەوەی کە وەزارەتی ڕۆشنبیری و وەزارەتی پیشەسازی و وەزارەتی بازرگانی و کاروبار و هوەر و وەزارەتی ئابووری و میلی هەروەها بەڕێوبەرێتی گشتی هوەرە جوانەکان هیچ بایەخێک بەو مەڵبەندە هوەریە نەدەن و لای لێ نەکەنەوە تا ئەو دەمەی مامۆستایان بۆ کەڵا دوورخستەوە و لەوێ گیانی سپارد. تەواوی پیاوە گەورەکان دەیانویست مامۆستا وێنەیان بکێشێ دەهاتن تکایان لێ کرد و لێ پاڕانەوە، بەڵام ئەو تەنانەت لە ڕۆژانێکدا کە پێویستی بە یارمەتیش هەبوو نەچووە ژێرەو بارەوە. لە کاتێکا کە چەندان جار وێنەی ڕەجەبی نۆکەری کێشاوە. ئەو تابلۆیانەی کە وێنەی ئاغا ڕەجەبی نۆکەری سادە و بە ئەمەکی تێیدا کێشاوە کە کەسێکی زۆر نزیک بووە لێوەی، ئەوە دەردەخەن کە توانیوێتی چەند بە وردی بچێتە قووڵای ڕۆحی ئەو مرۆڤە ساکارە و گوزارشت لە حاڵەتە جیاجیاکانی بکات. ڕەنگە، تاقە هۆی گرنگی دۆستی و پەیوەندی مامۆستا بەم دیهاتیە هەمەدانیەوە ئەوە بووبێت کە مامۆستا سەیری کردووە هەندێک لە سیفاتەکانی خۆی لە خزمەتکارەکەی هاوڕێیدا ڕەنگی داوەتەوە ئاغەڕەجەبیش نهێنی پۆش بوو خۆی نەیویستایە شتێک بدرکێنێت هیچی لێ دەرنەدەهێنرا مامۆستا ئاغاڕەجەب لە یەکێک لە لادێکانی دەوروپشتی هەمەداندا کە ناوی وەرزەک بوو ناسیوە مامۆسای نیگارکێش مانگە شەوێک کە لە سەربان ڕاکشا و گریانی مناڵی یەکێک لە دراوسێکان نەیهێشتووە خەو بچێتە چاوی بەرەبەیان بێ سێوت و دەچێت بۆ لای مناڵەکە دەبینێت کە مناڵێکی دوو ساڵانە و تووشی ڕەوانی بوو و دەڕشێتە و خەریکە گیان دەدات ئاغاڕەجە بوو دایکی مناڵەکە لە کەنار بێشکە پیسەکەی مناڵەکەەوە بە کزی دانیشتون و چاوەڕێی مەرجی مناڵەکەیانن مامۆسا بە ئاوی گەرم مناڵەکە ئەشوا و بە کراسیک بە کراسەکەی خۆی دەیپێچێتەوە چەند حەبێکی دەداتێ و ڕۆژی دوایی کە مناڵەکە دێتەوە سەر خۆی بە ڕەنگی ئاوی وێنەیەکی دەکێشێ و پێشکەشی باوکی دەکات پاش دوو ساڵ دووەم مناڵی ئاغا ڕەجەب تووشی هەمان دەرد دەبێت ئەمیش بە خۆی و ماڵ و مناڵەوە دەچێ بۆ ماڵی مامۆستا دوای ئەوەی هەرچۆنێک بێت ناونیشانەکەی چنگ دەکەوێ و دەچێت تا لە ماڵی مامۆستا ئەو مناڵەی تریشی بۆ چاک بکاتەوە چونکە لە دیهاتەکانی هەمەداندا کەس ئەو معجیزانەی نازانی ئیدی لەو دەمەوە ئاغا ڕەجەب و ژنەکەی و مناڵەکەی لە ماڵی مامۆستا ماکان داگیرسانەوە ئەوەندەی من ئاگادار بم مامۆسا نزیکەی بیست و شتێک سکێچی ئەم خزمەتکاری هاوڕێی لەباری جیاجیای وەکو تووڕەیی و پەشۆکان و ترس و دەستەپاچەیی و بێزاریدا کێشاوە لە یەکێک لە هێڵکاریەکاندا غاڕەجەب خەوتووە و بە چەند هێڵێک باری لەش و بازوو و قاچە درێژەکانی پیشان داوە سەروسیمای ئاغا ڕەجەب ئارام دێتە پێش چاو مامەسا هەوڵی داوە کە ناوەوەی پیشان بدات بەڵام بینەر ناتوانێت شتێکی ئەو تۆی دەستگیر بێت تا قشتێ ئاشکرا لە وێنەکەدا ئاسەواری پڕ ئازاری ڕابردوویەکی پڕمەینەتیە. دووسێ تابلۆی ئاوی و زەیتی ئاغاڕەجب کە مامۆسا کردوونی لە مۆزاخانەی قوتابخانەی نیگارکێشەکەیدایە ئاغاڕەجب خۆشی هێشتا هەر لۆ قوتابخانەیەدایە کە تا ئێستا چەند جار ناوی گۆڕاوە و گەرچی بە ڕواڵت فەڕاشە و موچەی فڕاشی وەردەگرێ بەڵام لە ڕاستیدا گەورەترە و هەمەکارێ بە جۆرێ من پڕکێشی ناکەم بە ئیجازی و دەستکاری تابلۆکان بکەم ئاغاڕەجەب هیچ قسەیەک ناکات هیچ شتێک لە ڕابردووی مامۆستای بیر نەماوە تەنانەت ئەو ڕووداوە گرنگانی کە هەمووان دەیزانن دەبێ بە زۆر بهێنرێتەوە یادی ئاغاڕەجەبەڵێ مامۆستا تاقە جارێ قایل بوو کە وێنەی یەکێک لە گەورە پیاوەکان بکێشێ و ئەو پێ خەیلتاش بوو کە لە سەیر و سەفای فەرەنگستانەوە هاتبووە بۆ ئێران لەو ڕۆژگارەیە زۆربەی خەڵکی پتر لەم سڵیان دەکردەوە وەک لە شا و لە ڕاستیدا ئەمیان بە دیکتاتۆری ئێران دەزانی ڕۆژێکیان وەختێک کە خەیلتاش هێشتا لە پاریس بوو لە ئیستروالسیۆن وێنەی کرابوو تێیدا خەیلتاش بە پلەکانی کۆشکی ئەلیزیدا دێتە خوارێ دەڵێن کاتێ مامۆستا ئەم وێنەی بینیوە کیفی هاتووە وتوێتی لە ئاغاکانی خۆی گەورەتر دیارە بریا دەیتوانی ئابڕوی ئێران پارێزێت من ئەو وێنەیەم لە ئیلوا ستراسیۆن دیوە خەیلتاش بە سنگێکی پان و سەری بڵندەوە کە زۆر لە خۆکردنی پێوە دیار نییە بە قورس و سنگینیەکەوە وەک ئەوەی سەرکەوتنێکی گەورەی بە چنگ هێنابێت بە پلەکاندا دێتە خوارێ وەختی خەیلتاش بۆ ئێران هاتەوە مامۆسا لای هاوڕێکانی ئامادەی خۆی دەربڕی تا وێنەی ئەو وەزیرە بکێشێت چەند ڕۆژێک دوای ئەوە جەنابی وەزیر خۆی چوو بۆ ماڵی مامۆستا نزیکەی نیو سەعاتێک بە تەماشای کارەکانیەوە خەریک بوو پاشانوتی بیستومە ئێوە قوتابی ستیڤانۆی ئیتالی بوون لە دوا سەفەرما بۆ پاریس چاوم بە ئۆڤەرەکانی ئەو کەوت و بە یەکتریش ئاشنا بووین پێی وتم کە قوتابی ئەو بوویت بەڵام من هیچ جۆرە لێکچوونێک یا هیچ نەبێ کارتێکردنی ئیکۆیڵی ئەو لە کارەکانی ئەوەدا نابینمەوە مامەساوتی چۆن دەتانوێت کارە بچووکەکانی من بە شەکارەکانی ستیڤان و بەراورد بکەن من قوتابێکی ئەو بووم ئاساییەکە کارتێکردنی ئەو لەسەر کارەکانی من نەبینرێ لەگەڵ ئەوەشا من هەوڵ دەدەم پەیڕەوی لە ڕێبازە هوەرەکانی ئەو بکەم خێلتاش زەردەخەنەیەک هاتە سەر لێ وتی ئێوە ئەوەندەش ئاوا مەبن لەو ڕۆژە بە دواوە خێلتاش هەر ئەوەندە بواری هەبواە هەفتەی دووسێ سەعات بە تایبەتیش نێوەڕوان دەهات و کتێبێکی دەکرد بە دەستەوە و دەیخوێندەوە و مامۆستاش وێنەی دەکێشا پاش دووسێ هەفتە لەوانەیە جاری پێنجەم و شەشەم بووبێت خێلتاش وەختێ لەسەر کورسەکە دانیشتە بوو کتێبەکەی دەخوێندەوە و مامۆستاش سەرگەرمی وێنە کێشانەکەی بوو سەری لەسەر کتێبەکە هەڵبڕی وتی جەنابی شا کارەکانی ئێوەی زۆر لا پەسەندە مامۆسا چاوی لەسەر پالێتەکەی دەستی هەڵبڕی و بێباکانەوتی سپاس خێلتاش ماوەیەک دەشێ دەقیقەیەکی تەواو بوو بێ لە دەموچاوی مامۆستا ڕامە هەڵبەتە دەیزانی کە قسەکەی پێ خۆش بووە بەڵام وەختێ سەیری کرد مامۆستا زۆر بێباکانە قسەکەی وەرگرتووە و دەشێ هەربیری لەوەش نەکرد بێتەوە کە بڵێ سوپاس ڕەنگی سوور هەڵگەڕا و خوێن پەڕیە چاوی دیارە خێلتاش لەلایەن مامۆستاوە چاوەڕێی مەرایی و ڕیا نەبوو، بەڵام چاوەڕێی ئەو ساردی و بێباکییەش نەبوو. خێلتاش چاوەڕێ بوو لە نیگارکێشەکە تەماشای بکا. مامۆستا کاتێک فڵچەکەی بە بۆیەی سەر پالێتەکە بۆیایی کرد و ویستی بیبات بۆ تابلۆکە، چاوی بە دەموچاوی وەزیر کەوت و لە تووڕەیەکەی سەری سوڕما. لە هەمان کاتدا خێلتاش لێی پرسی. حەز ناکەن وێنەیەکی شابکێشن ڕنگ لە ڕووی مامۆستایا پەڕی لێوەکانی وەک گەچ سپی هەڵگەڕان زەردەخەنەیەکی درۆی خستە سەر لێوی فڵچەکەی لەسەر مێزەکە دانا و پالێتەکەی لە پەنجە گەورەکەی کردەوە و لە پشتی تابلۆکەوە هاتە ئەملاترەوە وتی نەخێر قوربان من وێنەی کەسانێک دەکێشم کە کەیفم پێیان بێت تەماشای ئەم وێنانەی دەور و پشتان بکەن من ئەمانم خۆش دەوێت خوێن زایە چاوەکانی جەنابی وەزیرەوە تەماشایەکی تابلۆکانی دەور و پشتی کرد و دەمی کراوەیی مارگرێ کە دەیەوێ گاز لە سەری مارێ بگرێ وروژاندی مامۆستا بێ تااقەت بوو بوو بەڵام خەیلتاش کە خۆراگرتر بوو لەسەر کورسەکەی هەڵسا دەستێکی خسە سەرشانی ئەووتی من ڕێزم هەیە بۆتان لێتان تێگەم ڕێزێکی خەیل تاش نەیهێشت قسەکەی تاو کاوتی بە قرس مەیگرن سپاسی هەستانەکەم مامۆسا تاوێک لە ژوورەکەدا بە تەنیا مایەوە نیو سەعات دوای ئەوە وەختێ خزمەتکارەکەی خۆی کرد بە ژووردا سەیری کرد لە نزیک پەنجەرەکەەوە لەسەر ستۆلێک دانیشتووە سەری خسۆتە نێوان دەستەکانیەوە و ئانیشتی خسۆتە سەر تاقەکە و لە ئاسمان ڕامێنێت وەختی ئاغاڕەجە بینی هاتەوە سەرخۆی لەسەر ستۆلەکە هەلسا بە چەقۆیە کە بۆیە زەیتەکەی پێلێ دەکردەوە تابلۆکەی خێلتاشی پارچە پارچە کرد و چوارچێوەکەی لە کەتانەکە کردەوە و پاڵتۆکەی لەبەر کرد و لە ماڵ چوە دەرەوە ئاغا ڕەجەب لە یادێکی کە مامۆستا ڕۆژێک نامەیەکی پێدا ناردووە بۆ وەزارەت و داوێتی بە خزمەتکارەکەی جەنابی وەزیر ئیدی لەو جارەوە خێلتاش سەری بە ماڵی مامۆستادا نەکردوتەوە پاش چەند ڕۆژێک هەمان ئەو خزمەتکاری وەزیر نامەیەکی هێنا و داوێتی دەست ئاغا ڕەجەب و ئەمیش داوێتی مامۆستا ئەم نامەی خێلتاشم لە نێو کاغزەکانی مامۆستادا دۆزیەوە ئەمەش دەقی نامەکەیە مامۆستای هێژا